خوا ئەو خوایە کافرە جولەکە و گاورەکانی لە یەکەمین دەرکردنیانا لە نیمچە دوورگەی عەرەبی کردە دەرەوە بۆ وڵاتی شام ئێوە گومانتان نەئەبرد کەوا دەرەچن و خۆیشیان گومانیان وابوو کە قەڵاکانیان کە خۆیانیان تیایانا حەشار ئەدا ڕێی ئەوەیان بۆ ئەگرێ کە دەسەڵاتی خوا بەسەریانا زاڵ ببێ بەڵام خوا لە لایەکەوە بۆیان هات و دای بەسەریانا، ئەوان بۆی نەچووبوون و بە خەیاڵیانا نەهاتبوو، ترسی خستە دڵیانەوە و وای لێکردن بە دەستی خۆیان و بە دەستی موسڵمانان ماڵی خۆیانیان وێران و کاولە کرد. دەی عیبرەت لەم ڕووداوە وەرگرن، ئەی کەسانێک کە چاوتان هەیە و شت ئەبینن و، تێبگەن، هەر کەسێ دوژمنایەتی لەگەڵ خوا و پێغەمبەری خوا بکا، سەرەنجامی وا ئەبێ. ئەگەر خوا نەینووسیایە لەسەریان ماڵ و ئاواییەکانی خۆیان چۆڵ کەن بەپێی ئەو ڕێکەوتنەی لەسەری ڕێکەوتن لەگەڵ پێغەمبەر هەر لە دونیادا سزای ئەدان چونکە موسڵمانان هێرشیان ئەهێنایە سەریان و وایان پێ ئەکردن کەوا بە جولەکەی بەنی قوڕەیزەیان کرد و لە ڕۆژی قیامەتیشا ئازاری ئاگری دۆزەخیان بۆ هەیە هەر دەسکەوتێ خوا گێڕابێتیەوە لە کافرەکانەوە بۆ سەر پێغەمبەر و دابێتی بەو، ئەوە خۆ ئێوە ئەسپ و چوارپێتان بۆ تاو نەداوە بڕۆن دەستی بەسەرا بگرن تا بڵێن حەقی خۆمانە، بەڵام خوا پێغەمبەرانی خۆی زاڵ ئەکا بەسەر هەر کەسێکا کە خۆی مەیلی لێ بێ و خوا توانای بەسەر هەموو شتێکا هەیە. هەر دەسکەوتی خوا گێڕابیەتیەوە لە خەڵکی ئەو دێهاتانەوە کە موسڵمانان دایان بەسەریانا و داگیریان کردن ئەوە بۆ خوا و بۆ پێغەمبەری خوا و بۆ خزم و خوێشانی پێغەمبەر و بۆ هەتیو و هەژار و ڕێبوارانی موسڵمانانە بۆ ئەوەی دەست بە دەستی پێ نەکرێ لە نێوان دەوڵەمەندەکانتانا و بیبەن بۆ خۆیان و پێغەمبەریش هەرچی دانێ لێی وربگرن و هەرچیشی نەدانێ و وتی لێی گەڕێن لێی گەڕێن و لە خوا بترسن خوا سزای سەختە ئەو ماڵی گەڕاوەی کافرانە دابەش ئەکرێ لە ناو هەژارانی ئەسحابەکانی پێغەمبەرا کە لە ماڵ و موڵکی خۆیان دەرکراون و لە مەکەوە کۆچیان کردووە بۆ مەدینە و داوای کەرەم و ڕەزامەندی خوا ئەکەن و یارمەتی خوا و پێغەمبەری خوا ئەدەن و ئەوانن ڕاست و ڕاساڵن. والذین تبوأوا بەر لەوەی کۆچکردووەکان کۆچ بکەن ئیمانیان هێناوە و خۆشیان دێ لەوانەی کۆچیان کردووە بۆ لایان و هیچ دڵگرانیەک لە خۆیانا شک نابەن بەرامبەر بەوەی دراوە بە کۆچکردووەکان و کۆچکردووەکان ئەخەنە پێشی خۆیانەوە با خۆیشیان موحتاج بن و هەرکەسێکیش پارێزرابێ لە پیسکەیی دڵ و دەروونی خۆی ئەوە لەو کەسانەیە کە ڕزگار بوون هەروەها ماڵی گەڕاوەی کافران بۆ ئەو هەتیو و هەژار و ڕێبوارانەیشە کە پاش کۆچکردووەکان و یارمەتیدەرەکان موسڵمان بوون و ئەڵێن، خوایە لێمان خۆش ببە و هەروا لەو برایانەیشمان کە پێشمان کەوتوون لە موسڵمان بوونا و کینە و بەخیلی مەخەرە دڵمانەوە بەرامبەر بەوانەی باوەڕیان بە خوا و پێغەمبەری خوا هەیە، خوایە تۆ میهرەبان و بەڕەحمی. ئەوە تۆ سەیری دووڕووەکان ناکەی بە برا کافر جولەکەو گاورەکانیان ئەڵێن بەڕاستی ئەگەر ئێوە لە ماڵ و موڵکی خۆتان دەرکران ئێمەیش لەگەڵتان دەرئەچین و لە هەرچیەکدا زیانی ئێوەی تیابێ هەرگیز بە گوێی کەس ناکەین و ئەگەر جەنگتان لەگەڵ کرا یارمەتیتان ئەدەین و خوایش شایەتە ئەوانە بەڕاستی درۆ ئەکەن. ئەگەر ئەو کافرانە دەرکران ئەو دوو ڕوانە لەگەڵیان دەرناچن و ئەگەر جەنگیان لەگەڵ کرا یارمەتیان نادەن و ئەگەر چوویشنە مەیدانی جەنگەوە بۆ یارمەتی دانیان هەڵدێن و پشت پێ هەڵەکەن و پاش ئەوەیش کافرەکان یارمەتی نادرێن و ئەشکێن و یارمەتی کەس سوودی بۆیان نابێ ئەو کافرانە ناکەونە جەنگ لەگەڵتان لە دێهاتێکی قایمکراوان نەبێ یا لەو دیوی دیواری قەڵاوە کە لەوێوە بتاندەنە بەر بەرد و تیر. کە لە ناو خۆیانا بە گژی یەکترا بچن بە هێزن و سەخت ئەجەنگن، وا ئەزانی هەموو یەکپارچەن و پێکەوە، بەڵام دڵیان پەرێشانە و هەر کۆمەڵێکیان بیر و بۆچوونێکیان هەیە، ئەمەیش بە هۆی ئەوەوەیە کۆمەڵێکی نەفام و بێ عەقڵن. میسالی ئەم دوو ڕوانە لە هاندانی جولەکەدا کە بە گژ موسوڵمانانا بچن وەک میسالی شەیتان وایە کە کەوتە بن کڵیشەی ئادەمیزاد و پێی وت کافر ببە و باوەڕت بە خوا و پێغەمبەری خوا نەبێ جا کە کافر بوو حاشای لێ کرد و وتی من بێ بەریم لە تۆ من لە خوای پەروردگاری هەموو جیهانەکان ئەترسم. سبحان اللە عما یشرکون. خوا ئەو خوایە هیچ پەرستراوێکی بەڕاستی لەو بەو لاوە نییە، پادشای هەموو جیهانە، پاکە لە هەموو ناتەواوییەک، سەلامەتە لە هەموو کەم و کورتییەک، ئاسایش بەخشی هەمووانە، ئاگەدار و پارێزگاری هەموو شتێکە. زاڵە بەسەر هەرچیەکا بیەوێ بیکا چی بوێ بکرێ خەڵک وا لێ ئەکا ئەوە بکەن گەورەترە لەوە کە پێویستی بە هیچ ببێ و هیچ ناتەواویەکی تیا بێ پاک و خاوێنە لەوەی کە هاوبەش بۆ دانەرەکانی هاوبەشی بۆ دائەنێن. هو اللە الخالق البارئ المصور ناوە هەرە جوانەکانی هەیە هەرچی لە ئاسمانەکان و لە زەویدا هەیە هەموو بێگەردی و بێ عەیبی ئەو ئەڵێن و سبحان اللەی بۆ ئەکەن و هەر خۆی خاوەن عیزەت و خاوەن حیکمەتە مەعقیلی کوڕی یەسار ڕەزا و ڕەحمەتی خوای لەسەر بێ لە پێغەمبەرەوە صلی اللە علیه وسلم دەگێڕێتەوە کە فەرموویەتی، هەر کەسێ لە بەرەبەیاندا سێ جار بڵێ پەنا دەگرم بە خوای بی سەری زانا لە شەڕی شەیتانی دەرکراو ئەنجا سێ ئایەتەکەی کۆتایی سورەتی حەشریش بخوێنێ ئەوە خودا دەیسپێرێ بە حەفتا هەزار فریشتە هەتا ئێوارە ڕەحمەتی بۆ دەنێرن ئەگەر لەو ڕۆژەشدا بمرێ بە شەهیدی دەمرێ و هەر کەسێکیش ئێواران ئەمە بڵێ و بخوێنێ هەمان پلە و پایەی هەیە.